بەرنامەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بە ناوی خوای بەخشندەی میهرەبان سڵاوتان لێبێ بیسەرانی بەڕێز و خۆشەویست هاوڕێیان و گوێبیستانی بەرنامەی نۆژین ئەڵقەی کینۆی بەرنامەکەتان پێشکەش ئەکەم بە هاوکاری کاک تاریق لەگەڵتانەبم ئێوەش هاوڕێمان بن. بیرەران و زانایانی دەروناسی ئەڵێن ماڵاوایی لە توڕەیی تەنها چارەسەری دوورکەوتنەوەیە لێی. ئایا تۆ زۆر زوو تووڕە دەبی؟ ڕەنگە تۆ تووڕەیی و شەڕەنگێزی خۆت بە بەشێک لە ژیانی خۆت بزانی، بەڵام تێبینیت کردووە کە هیچ شوێنەوارێکی بەکەڵکی تێدا بەدی ناکرێ؟ ڕەنگە بۆ حاڵەتی تووڕەیی خۆت وەها بەڵگەیەک باس بکەی کە دەڵێی مرۆڤە ئیتر هەر وایە، یان ئەگەر ئەوەی کە دەبێ بیڵێم نەیڵێم و هەروا هاوار نەکەم گرێکانم کۆبنەوە و دڵم دەتەقێ. بەڵام دەگونجێ توڕەیی بەشێک لە بوونی تۆ بێ کە خودی خۆت ئەوت پێ باش نییە و پێویستیش ناکا بڵێین کە هیچ کەسێک ئەوی پێ باشە. توڕەیی تەنها تایبەت نییە بە مرۆڤەوە، تۆ نابێ ئەوەت هەبێ، چونکە هیچ پەیوەندێکی بە شادومانی و کەسێتی تەواوەوە نییە، تەنها خاڵێکی لاوازە لە جۆرەکانی کارتێکردن و کاریگەری دروستکردنی دەروونی کە لێهاتوویی و جەربەزەیی تۆ وەکو جۆرێک لە نەخۆشی فەوتێنەر و ترسناکی فیزیکی کەم دەکاتەوە. توڕەیی هەڵبژاردنێک یاخود عادەتێکە و کاردانەوەی سەبارەت بە خەم و پەژارەبوونە، تۆ بە شێوەیەک ڕەفتارەکەیت و دەجوڵێیتەوە کە لە نەغدا ئەوەت ناوێ، لە ڕاستیدا توڕەبوونی ڕاستەقینە جۆرێکە لە شێتی، ئەگەر کۆنتڕۆڵی هەڵسوکەوتەکانت نەکەی زاڵ نەبی بە سەریاندا ئەوا لە حاڵەتی دێوانەیی و شێتیدا ژیان دەبەیتە سەر، بەڵام ئەگەر هاتوو توڕەبوونەکەت لە دەرەوەی کۆنتڕۆڵکردن بوو ئەوە تووشی شێتێکی کاتی بووی. توڕەبوون و ڕقهەستان لە سەرنجی دەروونزاناندا جێگرەوەی هەیە و لە لاوازی و نەتوانینی کەسەکەوە سەرچاوە ئەگرێ. توڕەیی لە ڕووی سەلامەتی و تەندروستی دەروونیەوە دەتوانێ نەخۆشی و ناساغیەکی جیاواز بەدی بهێنێ وەکو ئازاری گەدە و ماندوێتی زۆر و ناڕەحەتیەکانی دڵ. لە ڕووی زانستی دەروونناسیەوە توڕەیی پەیوەندی خۆشەویستی دەشکێنێ و لە ئەنجامدا نیگەرانی، نائومێدی و خەم بە دیاری دەهێنێ. ڕەنگە تۆ بتوانی ڕق و تووڕەیت بخۆیتەوە و تەنها خەم بخۆی بەڵام بێگومان بیستوتە کە دەرخستنی تووڕەیی سەلامەتترە تا خواردنەوە و پێچدانی لە سکدا بەڵکو ئەمە بەدیلێکی شیاوتری سەلامەتیە بەڵام ڕێگەیەکی باشتر هەیە لە هەردووکیان کە ئەم شیاوترینە ئەویشەوەیە کە هەر تووڕە نەبیت و نەیخەیتە دڵەوە تا ئەگەر نەیدرکێنی دڵت بتەقێ لەم کاتەدا تۆ ڕووبەڕووی دەربڕینی تووڕەیی یاخود دەرنەبڕینی نابیتەوە. ئەوە شتێک نییە کە بە سادەیی ڕووبدا و بێتە پێشەوە بۆ هەر کەسێک. کاتێک ڕووبەڕووی ڕووداوێک دەبیتەوە کە پێچەوانەی ئارەزوو و مەیلی تۆیە و تۆش پێت خۆش نییە، بۆ وەڵامدانەوەی بە خۆت دەڵێی ئەم کارە هەڵەیە و خێرا توڕەیی هەڵدەبژێری تا ئەو کاتەی کە بیرەکەیتەوە وا دەزانی توڕەیی بەشێکە لە سیفەت و خووی مرۆڤایەتی و بەڵگەی بەجێت پێیە بۆ قبوڵکردنی ئەوە بۆ دوورکەوتنەوە لێی هەنگاو هەڵناهێنی. بەحر، بەهەرحاڵ، ئەگەر هێشتا بڕوات بە پارێزگاری و درێژە پێدانی توڕەیی هەیە، لانیکەم دەمەوانەیەک یان ڕێگەیەکی دەربازبوون بخەرە پێش چاوت کە لە خەتەریاتەکانی بە گشتی پارێزراو بی. بەڵام دەربارەی خۆت بیر بکەرەوە، وەکو کەسێک کە بتوانێ کاتێک ڕووبەڕووی بەربەستێک دەبیتەوە بیرێکی نوێ فێر ببێ، بە شێوەیەک کە توڕەیی و تێکدەرانەکەی شوێنەکەی بە هەستی بەسوود و پەسەند پڕ بکاتەوە. توڕەیی و ڕق و بوغز و نائومێدی ئەمانە سۆزدارین و هەستەوەرن، ڕەنگە درێژە بەو ئەزموونە بدەی چونکە دونیا هەرگیز بەو شێوەی کە تۆ دەتەوێ نەبووە و ناشبێ. ئەکرێ تۆ بڵێی توڕەییم بۆ بەرەو پێش بردنی کارەکانم کاریگەری هەیە. ئەتوانی کەمێک ورتر تەماشا بکەی. هەر کاتێک بیرەکەیتەوە کە توڕەبوونت لە مناڵەکەت بۆ ئەوەی یاری نەکا لە کۆڵان وا دەزانی هاوکاریت دەکا. ئەوە شتێکی باشە کە توڕەیی بە جدی وەرنەگری یان لێدانی دڵت زیاد نەکا یان وا بیرەکەیتەوە کە دەنگت بەرز کەیتەوە و خەتەری چوونە کۆڵان نیشانی مناڵەکەت دەدا. تێبینی دایکێک بکە کە ناتوانێ زاڵ بێ بەسەر ئەعسابیدا و کۆنترۆڵی توڕەیی خۆی پێ ناکرێ، ئەو هەردەم لە شێوازی هەڵسوکەوتی مناڵەکانی دڵگرانە پێچێت و هەست دەکرێ کە تا ئەم توڕە تر بێت ئەوانیش هەڵسوکەوتیان خراپ تر دەبێ ئەو تەمێیان دەکا و دەیان نێرێتە ژوورەکانی خۆیان بەردەوام داد و بێدادێتی و هاوارەکە بە سەریانداوە قیژێنێ بەردەوام لە حاڵەتێکی عەسەبانی و پەرێشان حاڵی ژیان بەسەر دەبا. ژیانی سۆزداری و موحیبەتی دایکایەتی گۆڕیوەتەوە بە شەڕ و هەرا لەگەڵ مناڵەکانی. تەنها شتێک کە ئەو دەیزانێ هاوارکردن و دەنگ بەرزکردنەوەیە، هەموو شەوێک وا هەست دەکا وێنەی کەشتێکی تێکشکێنراوی لێ هاتووە کە لە مەیدانی شەڕدا گەڕاوەتەوە. هۆکارەکەی ئەمە دەبێ چی بێ؟ بۆچی کاتێک مناڵەکان سوور دەزانن دایکیان قەڵسە و توڕەیە لە ڕەفتاریان کەچی هەر بەردەوامەبن؟ چونکە تایبەتمەندی توڕەیی وەهایە هەرگیز گۆڕانکاری لەو کەسەدا دروست ناکات کا لێی توڕە دەبی تەنها ئارەزوی کەسەکە بۆ ئەو ڕەفتارە زیاتر دەکا کە توڕەبونی کەسی توڕە کۆنتڕۆڵ بکا و دایبمرکێنێتەوە توڕەبون و توندی لەهەر بارێکدا بەکار هێنرا شوێنەواری لەسەر کەسی لێ توڕەبو بەردەوام بونێتی لەسەر ئەو کاری کە ئەنجامی داوە لە کاتێکدا کە تۆ لە ئاست ڕەفتاری کەسێکدا بۆ وەڵامدانەوەی ئەو ڕەفتاری توندوتیژی هەڵدەبژێری، لە ڕاستیدا بەم کارەت مافی هەڵبژاردن لە بەرامبەرەکەت زەوت دەکەی و بە خۆت دەڵێی بۆچی تۆ ناتوانی وەکو من بی؟ ئەکەر ئەگەر وەکو من دەبووی خۆشم دەویستی و تووڕەش نەدەبووم، بەڵام خەڵکی هەرگیز نابنە ئەوەی کە تۆ دەتەوێ. زۆربەی کات خەڵکی و شتانی تر بەو ڕێگە و شێوەی کە دۆ دەتەوێ بڕۆن ناڕۆن، چونکە ڕەوتی دنیا لەسەر ئەم پایەیە وەستاوە و ئیحتیمالی گۆڕانی ئەوە لە سەدا سفرە، لەگەڵ ئەمەشدا هەرکات توڕەیی و توندی هەڵبژێریت و ڕووبەڕووی کەسێک یان شتێک ببیتەوە کە خۆشت ناوێ تەنها زیان بە خۆت دەگەیەنی، چونکە توڕەیەکەت هیچ شتێک ناگۆڕێ، لەبری توڕەبوون حەق بدە بە کەسانی تر پێچەوانەی ئەوە بن کە دۆ دەتەوێ و لات پەسەندە، ڕەنگە تۆ ئەوەت خۆش نەوێ، بەڵام نابێ سەبارەت بەوە توڕە و قەڵس بی. توندی تەنها ئەوان هان دەدا درێژە بە کارەکانیان بدەن و فشار و پەستانی جەستەی و ڕۆحیت بۆ دروست دەکا، لە ڕاستیدا هەڵبژاردن لە لای تۆیە. ڕەنگە تۆ نیشانەی توڕەیی و توندیت پێوە دیار نەبێ، بەڵام لە ناخەوە زیاد لە ئەندازە توڕەبوونت تیاێ بەڵام هەرگیز بوێری دەرخستنی ئەوەت نەبووە ئەو جا خۆت ئامادەکەی بۆ توشبوون بە ئازاری گەدە و بەشێکی زۆری ساتەکانی ئێستاد لانیگەرانیدا بەسەرەبەی بەڵام ڕێگەچارەی زۆرانبازیت نییە لەگەڵ توڕەیدا چونکە تۆ هەمان بیر و ڕاو پەروەرداکی لە خۆتدا یان دەتەوێ خەڵکی بە شێوەیەک بن کە تۆتەوێ ئەگەر ئەوان بە میلی تۆ وەکو تۆ بجوڵێنەوە ئیدی تووڕە و قەڵس نابی ئەمە ڕێگا چارە نییە ئاشکراکردنی تووڕەیی زۆر باشترە تا هەڵگرتن و خواردنەوەی، ڕێگەچارەی بنەبڕکردنی فێربوونی ڕێگای نوێی بیرکردنەوەیە کە هەرگیز تووڕەبوون نەیەتە کایەوە. نموونەی ئەم فیکر و بیرە دەروونیانە لەوانە کە ئەگەر ئەو دەیەوێ کەسێکی گەمژە بێ پەیوەندی بە منەوە نییە و من نامەیە خۆم تووڕە بکەم، ئەو خۆی خاوەنی ڕەفتار و کرداری خۆیەتی یاخود کار و فەرمانەکان زۆر زۆرن کە من دەمەوێ بە شێوەیەک ئەنجام بدرێ ئەنجام نادرێ من نامەوێ لەبەر ئەوانە خۆم ناڕەحەت بکەم فێربوونی دەربڕین و دەرخستنی توڕەیەکانت بە شێوەیەکی جوامێرانەیە کەمین هەنگاوی تۆیە پاشان بیرکردنەوە لە ڕەوشی تازەوەکو هاوکاریت بکە لە هۆکارە دەرەکیەکان کە هۆکاری توڕەبوونی تۆن و بەرەو بیر و ئەندێشەی تەواو و ساغی دەرونی بگێڕێنتەوە تۆ دەتانی فێری ئەوە ببی کە هێز و دەرفەت نەدی بۆ کەسانی کە بنەمایی هێنانەدی و فەراهەمکردنی تووڕەبوون لە تۆدا وتراوە خەندە و پێکەنین هەتاوی ڕۆحە، بەبێ تیشکی خۆر هیچ شتێک ناتوانێ بە زیندوویی بمێنێتەوە یان نما بکا. ڕەنگە ژیانت زۆر بە سەختی گرتبێ، دەکرێ سەرنجڕاکێشترین تایبەتمەندی ئەخلاقی خەڵکی ساغ میهرەبانییان بێ، بە میهرەبانی و پێکەنین هاوکاری خەڵکی بکەن چەند پێیەک لە دواوە بۆستە و بڕوانە ناهەماهەنگی بارودۆخی ژیان ئەمە باشترین ڕێگەی چارەسەرکردنی تووڕەیە بەهۆی تووڕەی و گرژیتەوە ساتە خۆشەکانی ئێستاد لە ناو دەبەی لە کاتێکدا کە خەندە و شادی باشترن. پێکەنین تەنها بۆ پێکەنین ئەمە بەڵگە و دەلیلی خەندەیە پێویست ناکا بەڵگەیەکی ترت هەبێ بۆ پێکەنین تەنها پێبکەنە بە نیگا و ڕوانینێکی وردتر لە خۆت و دەوروبەرت و ئەم دونیایەی کە تیایدایت پاشان بڕیار بدە ئایا دەبێ توڕەیی هەڵبژێریت یان هەستی میهرەبانی و خۆشخوڵقی کە ئەمەیان بۆ تۆ و بۆ خەڵکی پڕ بەها و بەنرخترین دیارییە واتە پێکەنین و خەندە دەکاتە دیاری بۆ خۆت. لەبیرت بێ ئەو ڕۆژە نزیک بووەتەوە کە مەترسی بەداخراوی مانەوەک خونچە بەسوێترە لە مەترسی شکۆفەکردن. ئێمە هەندێک لە شتەکان لە ئارامیدا و بە باشترین شێوە فێر دەبین و هەندێکی تر لە سریاندا. کەسێک کە دەترسێ ناگاتە مەبەستی خۆی. جیاوازی نێوان پێگەشتوویی گەمژەیی لەوەدایە کە پێگەیشتوویی سنوورێکی هەیە. هەروەک چۆن زانستی زۆر فێر دەبین، جیهانی چواردەورمان شیاوی لێکتێگەیشتنی زۆر نابێ بەڵکو نهێنی ئامێزتر دەبێت. هەڵبژاردنی ئێمەی لە کوێ و چۆن دەمری بە دەستی ئێمە نییە، ئێمە تەنها دەتوانین بڕیار بدەین کە چۆن بمانەوێ بژین. لەبیرت بێ لە چوونە سەر قەلاپۆپی لقی درەختەکان مەترسە، چونکە میوە ڕێک لەوێدا قەراری گرتووە. زانست لە دووتوێی کتێبەکاندا و لە ناو کتێبخانەکاندا نووستووە و پرخەی دێ، بەڵام ئاوەز بە تەواوی بێدارە و لە هەموو جێیەک حزووری هەیە. شتێک دەدۆزینەوە کە چاوەڕوانی دەکەین و شتێک بەدەست دەهێنین کە داخوازی دەکەین. نەختێ بیرکەرەوە، ئێمە دەبێ فێر بکرێین کە چاوەڕوانی ئەنگێزە نەبین و دەستپێکردنی کارێک. سەرەتا بە خۆت بڵێ، دەتەوێ ببی بە چی، ئەوجا ئەوەی کە پێویستە ئەنجامی بدە. ئەگەر کەسێک بتوانێ بە نیوەی ئاواتەکانی بگا بێگومان سەرێشەکانی دوو بەرامبەر دەبێ. لە یادت بێ با و شەپۆل هەمیشە بە قازانجی بەهێزترین دەریاوانەکان کار دەکەن. لە کاتی پێویستدا لەگەڵ عەقڵە پیرەکاندا ڕاوێژ بکە نەک بیرانی ڕۆژ ژمێر. ئەوەشت لە یاد بێ هیچ شتێک لە ڕادەبەدەر دژوار نییە ئەگەر دابەشی بکەی بۆ کەرتی بچووک. ئەڵێن لە گوندەکانی باشووری هندستان پندێکی سادە و باو هەیە کە دەڵێ ئەگەر دوو مرۆڤی باش لەسەر ڕێیەکی باریک بەلای یەکدا تێپەڕن لەوێ سێ ڕێگا دروستە بێ بەڵام ئەگەر تەنیا یەکێکیان باش بێ دوو ڕێگا و ئەگەر هەردووکیان خراپ بن تەنیا یەک ڕێگا دروست دەبێ یان یەک ڕێگا هەیە لەوانەیە ئەم بابەتە پێویستی بە هەندێک شیکردنەوە هەبێ ئەگەر هەردووکیان باش بن هەر کامە و ڕێگەی ئەوی تر دەکا بۆ تێپەڕبوون واتە لە ڕاستیدا دوو ڕێگەی تر دروست دەبێ و ناوەڕاستی ڕێگەکەش دەکەنەوە کەوابوو لەوێ سێ ڕێگا دروست دەبێ و ئەوان بە پێکەنینەوە لەوێ تێپەڕن ئەگەر یەکێکیان باش و ئەوی تر خراپ بێ، ئەوەی باشە لا ڕێ لا ئەدا و ڕێگە بۆ تێپەڕبوونی مرۆڤە خراپەکە ئەکاتەوە، کەوابوو دوو ڕێگە پێک دێ، بەڵام کاتێک هەردووکیان خراپ بن، ئەوان بەرامبەر بە یەک دەوەستن و پاڵ بە یەکەوە دەنێن. ئەو دەڵێ، هۆی، تۆ خۆت لادە، ئەویش ئەڵێ، نا نا، تۆ خۆت لادە. بەم شێوەیە تەنیا یەک ڕێگا دروست دەبێ و یەک ڕێگاش هەیە. ئەگەر هێمنیتان دەوێ، خۆتان فەرامۆش کەن، سەرەتا بەرژەوەندییەکانی یەکتری لەبەرچاو بگرن. بۆ نموونە بە وتارێکی وەک، چی لە دەست من دێ؟ چۆن دەتوانم ئاسوودەیی ئێوە دابین بکەم؟ بەخشین هەماهەنگی دروست دەکا. بەرامبەرەکەتان خۆش بوێت و بیبەخشن، دیسانەوە خۆشتان بوێت و بیبەخشن. سەرەتا دابینکردنی ئاسایش و ئارامی ئەوی تر لەبەرچاو بگرن. بەم جۆرە هەموو دنیا بۆ دانیشتووانی دەبێ بە ژینگەیەکی زۆر باش و گونجاو. ئەگەر ژیان لەبەر یەک ئاسانتر نەکەین، ئیتر ئێمە بۆچی بژین؟ سێ شت لە ژیاندا لە ژیانی مرۆڤدا زۆر گرنگە، یەکەم خۆشەویستی، دووەمیش خۆشەویستی و سێیەمیش هەر خۆشەویستی. هاوڕێیان و گوێبیستانی بەرنامەی نۆژین ئەڵقەی ئەمڕۆش لە بەرنامەکەتان بە پایان گەیشت.